کتێبی دووەم هێزی دەست بە سەرداگرتنی خۆت نووسینی ئیبراهیم الفەقێ پێشەکی کاتێک تەمەنی دوومانگ بوو فی لە سپیە بچووکەکە لە ئەفریقا کەوتە نێو تەڵەی ڕاوچیانەوە لە بازارەکاندا بە پیاوێکی دەوڵەمەند فرۆشرا کە خاوەنی باخچەیەکی ئاژەڵان بوو خاونەکەی دەست بەجێ فیلەکەی نرد بۆ ماڵە نوێیەکەی لە باخچەی ئاژەڵاندا و ناوی لێنا نیلسۆن کە خاونەکەی لەگەڵ نیلسۆندا گەیشتە جێگا نوێیەکەی کرێکارانی باخچەکە قاچێکی نیلسۆنیان بە زنجیرێکی ئاسنینی بەهێزەوە بەست بە کۆتایی ئەم زنجیرەشەوە گۆیەکی گەورەیان پێوە کرد کە لە ئاسنی پتە و دروستکرا بوو نیلسۆنیان لە جێگایەکی دووری باخچەکەدا دانا بەرامبەر بەم مامەڵە دڵڕقانە و تونندوتی ژانەیە نیلسۆن هەستی بە توو ڕەبوونێکی تند کرد بڕیاریدا خۆی لەم بەندیە ڕزگار بکات بەڵام چەند هەوڵی دەدا هێندە زیاتر زنجیرە ئاسنینەکە لە پێی تونتر دەبوو پتر هەستی بە ئازار دەکرد لە دوای هەوڵگەڵێکی زۆر ماندوو بوو نوست ڕۆژی داهاتوو نیلسۆنی فیل بێدار بۆەوە هەمان کاری دوێنەی بۆ خۆ ڕزگارکردن ئەنجامدایەوە بەڵام بێسوود بوو بەم جۆرە تا هیلاک دەبێ و ئازار دەچێژێ و دەنوێت لەگەڵ زۆری هەوڵەکانی و ئازار و فەشەلەکانیدا بڕیاریدا ئەم واقعانوەیە قبول بکە ئیدی جارێکی دیکە هەوڵی خۆرزگارکردن نەدات بەمەش خاوەرن دەوڵەمەندەکە توانی نیلسۆنی فیل بەرنامە ڕێژ بکات دروست وەک ئەوەی دەیەوێت شەوێک کاتی نیلسۆن نوستبوو خاوەندار لەگەڵ کرێکارەکانیدا ڕۆیشتن بۆ لای و گۆیە ئاسنینە گەورەکەیان گۆڕی بە گۆیەکی بچووکی لە تەختە دروستکراو کە دەگونجا ئەمە هەلێک بێت بۆ نیلسۆن تا خۆی ڕزگار بکات بەڵام ئەوەی ڕوویدا تەواو پێچەوانە بوو فیلەکەەوە بەرنامە ڕێژکراوە کە سەرجەم هەوڵەکانی فەشەل دێن و دەبنە هۆی ئازار و زام. خاوەنی باخچەی ئاژەڵانەکە باش دەزانێ نیلسۆنی فیل زۆر بەهێزە بەڵام بە تەواوی بەرنامە ڕێژ کراوە لەسەر ناتوانایی و بەکارنەهێنانی هێزە خودیەکەی هەروادەشی زانێ نیلسۆن لەسەر قبولکردنی ئەو واقع ئەنوێیەکەی و ئەوە کە توانای گۆڕینی واقعەکەی نییە بەرنامە ڕێژ کراوە و بڕوای بە توانە خودیەکانی لەدەستداوە ڕۆژێک منداڵێکی بچووک لەگەڵ دایکیدا سەردانی باخچەکەی کرد و پرسیاری لە خاوەن باخچەکە کرد کاکە دەتوانی بۆم باز بکەی چۆنە ئەمفی لە بەهێزە هەوڵ نادا ئەو گوۆیە تەختەی ڕابچێشێ و خۆی لەم بەندیە ڕزگار بکات پیاوەکە گوتی بە دڵنیاییەوە کوڕم خۆ دەزانی کە نیلسۆنی فیل زۆر بەهێزە و لە هەر کاتێکدا بیەوێ دەتوانێت خۆی ڕزگار بکات منیژەمە دەزانم بەڵام گرنگتر لەمە ئەوەیە فیلەکە ئەمە نازانێ و مەودای هێزی خودی خۆی نازانێت پەیامی ئەم چیرۆکە چییە؟ زۆرینەی خەڵک هەر لە منداڵیەوە بەرنامە ڕێژ دەکرێن کە بە شێوازێکی دیاریکرا و هەڵسو کەوت بکەن بە شێوەیەکی تایبەت بدوێن کۆمەڵێک بڕوای دیاریکراویان هەبێت و لە هۆکارگەلێکی دیاریکراوەوە هەز بە کۆمەڵە هەستێکی سەلبی بکەن هەز بە کە ساسی دەکەن لە بەرچەند هۆیەکی دیاریکراو هەر بەر هەڵسو کەوتانەوە بەردەوامن لە ژیانیان دروست وەک نیلسۆنی فیل بەمەش بوونەتە بەندی بەرنامە ڕێژی بیر و بڕواسلبیەکانیان کە توانەکانیانی لە پێگەیشتن و بەدەسێنانی ئەوەی شایانیانە لە ژیانیاندا سنووردار کردووە بۆیە دەبینین ڕێژەی تەلاقدان زیاد دەکا و کۆمپانیەکان دەرگاکانیان دادەخان هاوڕێکان دژمنایەتی یەکتر دەکەن ڕێژەی ئەو کەسانەی بەدەست نەخۆشیە دەرونیەکان و برینی گەدە و سەر ئێشەی درێژخایەن و دیژواریەکانی دڵ دەناڵێنن بەرز دەبێتەوە هەموو ئەمانە تاکە هۆکارێکیان هەیە ئەویش بەرنامە ڕێژی سلبیە بەڵام دەکرێم دۆخە بگۆڕێت لە بەرژەوەندیمان تۆ و من و هەموو مرۆڤێکی سەرزەوی دەتوانێت ئەم بەرنامە ڕێژیە بگۆڕێ و بیکاتە بەرنمێکی دیکە کە یاریدەمان بدات بۆ ژیانێکی کامەران و ئامادەمان بکە بۆ بەدەستێنان و دەستەبەرکردنی ئامانجەکانمان دەبێت ئەم گۆڕانە لە هەنگاوی یەکەمەوە دەست پێ بکە ئەویش ئەوەیە بڕیاری گۆڕان بدەیت ئەمە بڕیاری تۆیە ڕێگات بۆ ڕۆشن دەکاتەوە و بۆ ژیانێکی خۆشتر پاڵت پێوە دەنێت وەک خی میهرەبان دەفەرموێ إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم پێویستە بزانیت هەموو گۆڕانێک لە ژیانتدا سەرەتا لە ناختەوە دەست پێ دەکات لەو ڕێگە و شێوازەوەی بیری پێ دەکەیتەوە ئەمە دەبێتە هۆی شۆڕشێکی زەینی گەورە کە دەگونجێت کامەران یان کەساست بکات زیاتر لە 20 ساڵم تێپەڕاندووە و دەگەڕێم بە دوای ڕێڕە و ڕێباز و شێوازێک بۆ گۆڕینی بەرنامە ڕێژی سلبی بۆ ئیجابی ئەنجامی توێژینەوە و دیراسە و گەشتەکانم ئەم کتێبەیە ئەم کتێبە تەنها بۆ خوێندنەوە نییە بەڵکو بۆ بەکارهێنانە کاتێک زانیاریەکانی نێو ئەم کتێبە دەکەیتە بواری پراکتیکەوە دەبینیت ژیانت لە بەندی و هەستە سلبیەکانەوە گۆڕاوە بۆ سربەستی و ئیجابیانە و کامرانی و سەرکەوتن با دەست بەگەشتەکەمان بکەین لە هێزی دەست بە سەرداگرتنی خودەوە